کاسێتی دوانزەهەم لە پەرتووکی دیوانی قانە لە کۆکردنەوەی بورهان قانە دیوی یەکەم لە لاپەڕە سوارسەت و پەنجا و سێ و شاخی هەورامان وتی ئەی قانە لە من بێکەستر لە من داماوتر لە من بێدەستر بۆچی لێت پرسییم دەردم گرانە وا من پێتەڵێم زۆر چاک بزانە تەماشا ئەکەم بەرزە دەماخم لە ناو شاخانە سەر گەورەی شاخم نە تانک و نە تۆپ ئیشم تیا ناکا بە سەد تەیارە بەردێک لا نابا مامۆستام نیە بەلاو بخوێنێ ئەو لادەکانم بۆ تێگەیەنێ پزیشکم نەدی من لە عومری خۆم وەسام تیا نەبوو جک لە جۆڵاو دۆم. جێی کشتوکاڵم تا بڵێی کەمە، بەڵام پرچ و ڕیش تا بڵێی هەمە. لە هاڵ و شەوە و خێوەی سەرکانی، جنۆکەی زلزل دێوی شەیتانی. مەکتەبێک نەبوو ئەمانە لابات، زانینی ڕاستی تێدا پەیدا کات. بێ تەماشام کە لە کاتی بەهار گوڵی ڕەنگاوڕەنگ لە یەک تا هەزار قەڵبەزەی تاقم قرمەی بەفراوم چەپکەی لانەزار وەک بووک نەخشاوم شنەی نەسیمم لە بەری بەیان ئەدا لە گۆنای نازک نەوهاڵان ئەمجا ئەزانی کە من بەهەشتم سەرتا بە خوارم ڕاستە گوڵگەشتم. ئێش و ئازار کاکی کوردی هەژار و دڵگەرمم گوێگرەسە لە بانگی بێشەرمم بۆ لە ناو نیشتیمانی پیرۆزت دیل و مەحزونە لاوی دڵسۆزت بۆ زمانی فەسیحی باپیرت یا برای خۆشەویستی هاوشیرت مەنعی کەن لێت بە زەبری تێهەڵدان بتخەنە کونج و قوژبنی زیندان بەرگی قەومی کە فەخرە بۆ کوردان مەنع بیکەیتە بەر وەکو یاران بۆچی کوفرە بە کوردی نوسینت؟ بۆچی کفرە بە کوردی نوسینت باسی باپیر و حوکمی دێرینت بۆ نەخوێنن لە وەسفی ڕابردوو باسی ساسان و میدیایی زیندوو بۆ نەوێرێ حقوقت داواکەی بۆ نەوێری حقوقت داواکەی ئاشکرا بانگی کوردی بۆ هەڵدەی بۆ نەوێری بڵێی کە من کوردم میللەتێکی بە غیرەت و گوردم. یا ئەبێ بۆچی نەوتی دزراوت مایەکەی بشکەن لە بەر چاوت بۆچی ئاڵتون و زیوی ئەم خاکە وا لە گیرفان و نۆشی کۆلاکە یا فەلای بەشخورای یا فەلای بەشخوراوی ماندووی پیر نانە جۆیەکی بۆ نەبێ دەزگیر یا کرێکاری ڕووت بە بێ فەرمان زیاد لە مانیشە کوشتن و لێدان. چەک بە دەست بەدفەساڵ و دێوانە، نۆکەری خاسی کۆشکی شاهانە. ڕزم ئارا و نوورەدین سەگسار، بوون بە جەللادی قەومی کوردی هەژار. قەت لە بیرت نەچێ هەتا ماوی، قەسری قاجار و بەرگی خوێناوی. شا پەرستی بنێرە ژێر پێڵاو، دەک بە لەحنت بێ شاه و تەختی گڵاو. چەند خۆشە هاتە سەر نیگاری کەلام شاعیرێکی هەژاری بێ ئارام تێکی دەن لێکی دەن لێک ئانا سووک و سەنگین نەبێ لە میزانا دەمەتەقێی نوون و سین سین. پاشا مەرحەبا چۆنە ئەحواڵت چۆنە تەگبیر و پیلانی ساڵت بۆچی عاجزی بۆ بۆ دۆشداماوی بۆچی عاجزی بۆ دۆشداماوی خەریک پیلانی کام لێ قەوماوی نون ئەفەندم قوربان لێمان قەوماوە لە ڕووت بە دوور بێ حاڵمان شێواوە عەبدی هەردووکمان کوردی سەرشێواو ناوی ئازادی ئەخەنە ناو ناو کێ بێ حاجەتی ماڵمان بشۆرێ سەد ساڵ دەری کەین ئەو هەر ئەتۆرێ بە نانە سکی کارە کەرمان بێ بە شەو و بە ڕۆژ بارە بەرمان بێ سین پاشا مەترسە تۆ لەسەر خۆبە تازە نوێنەریان چووەتە بادکۆبە نوێنەری کوردان خان و ئاغایە باسی ئازادی لا کاو و بایە کورد هەتا ئاغا و خانی تیا مابێ خاترت جەم بێ کە بە هیچ نابێ نون هەی قوڕ بە سەرمان کورد وا ئەناسی وام زانی زرنگی کەچی زۆر کاسی هەتا هەژارێ ئەچێتە مەیدان هەزاران ئاغا ئەبێ بە قوربان سین. بیری پێ مەدە پاشا مەترسە ئازادی کوردان لە من بپرسە ئەوەن بزانە کاکی ئیستیعمار خۆی خستە ناویان بە ناچار و بە چار و ناچار بڕ بڕی کردن هەر یەک لە لایە هەر یەکە بۆ خۆی بوو بە کوێخایە تا مامە ئینگلیز مامی خۆمان بێ ترست نە لە کورد نە لە گۆران بێ نون ئەفەندم ئێستە کوردت نەدیوە کوردان ئینگلیزیان زۆر باش ناسیوە قسەی کاپیتان لەگەڵ وەڕەی سەگ قسەی کاپیتان لەگەڵ وەڕەی دێڵ هیچ فەرقی نیە لە دێهات و خێڵ سەد ساڵ سیر بخوا یان زوڕنا لێدە کەس گوێی ناداتێ لە شار و دێدا. هەڵبژاردن ئینتیخاباتە عەزیزم مەوسمی ئازادیە ڕۆژی سەربەستی وڵات و بەسم و جۆشی شادیە میری جاڕی دا کە ئیتر کۆتەدیلی لا برا گەل بە مە مەسرورە بۆچی مافی ئازادی درا گەل بە ئاوات بوو بە دڵ پێشوازی گەرمی خۆی نوان نێر و مێ گەورە و بچوک خان و مەلا شوان و سەپان جاڕدرا کێ ڕائەبینێ کێ ئەچێتە پەرلەمان فەرمو خۆی تەرشیح بکا بۆ خزمەتی هاونیشتیمان ئەو زەمانە ڕۆیی نائیب مەرجە خاوەن پارە بێ لاوی دڵسۆزی هەژاریش جەرگی پارە پارە بێ شادی باڵی خۆی درێژ کرد ها وڵاتی گرتەوە با بزانین کێ بوو سەرکەوت گۆی لە مەیدان بردەوە ڕۆڵەی کوردی نیشتیمانی مارف و نوری و بلە چەندەها ڕۆڵەی تریش ئامادە بوون بۆ ئەم پلە کاتێ تەئمیناتی قانونی تەواو تەسلیم کرا ڕێ دران و بەندی چاودێری لەسەریان لابرا. قۆڵ بە قۆڵ دەستە بە دەستە خەڵقی شار و دێنشین هەڵبژاردنیان تەواو کرد دەم بە خەندە و پێکەنین حەزرەتی پاشا کە زانی نوێنەری گەل دەرچووە توڕە بوو چاوی زەقۆ کرد چونکە کۆستی کەوتووە ئەمری دەرکرد بۆ قەڵاچۆ شورتە ئاڵۆزانە گەل دەسنە پاراستن لە گرتن لاو و پیر و کوێر و شەل نوێنەری شەرعی لە کونجی بەندیخانە توند کران، تاقمێکی هەرچی پەرچی دوژمنی گەل دانران. با بڕوخێ ئەم نیزامە بۆگەنە فاشستیە، پشتیوانی گەل برایی و یەکێتی و سەربەستیە. سیوەنی ئاگراوی کوا لە کوێیە ئەو کەسەی لافی برایی لێ ئەدا میلەتی هێنایە مەدان و بەڵێنی پێ ئەدا کوانێ ئەو دڵسۆزە ئەی وت داش دیاری میللەتم چی بەسەر هات کوا لە کوێیە گیری داوی مەینەتم لەشکری تاران وڵاتی کوردی کردە گۆمی خوێن بۆچی فریاد ڕەس نەماوە پێم بڵێن نێستا لە کوێن سور کرا یەکسەر شەقامی شار بە خوێنی لاوی کورد بوو بە شیوەنگا مەیان و ماڵ و ڕێگە و بان و پرد هەر لە حەوزی شاری بۆکان تا مەیانی چوارچرا داری خنکانن چەقاوە و پەت لە گەردن هەڵخرا وان بە سەر سێدارەوە میوانە شێری نرکەدار چەندە ڕۆڵەی قارەمان و پێشەوای کوردی هەژار چی بوو تاوانی ئەوانەی وا لە سێدارە دران غەیری دڵسۆزی وڵات و دوژمنی داگیرکەران دوژمنینە دڵنیابن کورد بەمە ناتوێتەوە ڕەو ڕەوەی بەڵکو بەرەو پێش مل ئەنێ و ناکشێتەوە قوڕ بەسەرتان نێوە خاوەن تۆپ و تەیارەی شەڕن میللەتی من خاوەنی تەئریخ و بیر و باوەڕن گەر سینووکی نێزەتان سوورە بە خوێنی لاوی من، با لە ناو یادا بمێنێ تاوەکو ڕیسوا ئەبن. لاوی کوردی هوشیار بە دەرسی کە ئەم کەوتنە شەرمەزاری کەنەوەی بڕوای بە خەندەی دوژمنە. گەل بە هێزی دەست و بازو فیکری خۆی ڕزگارە بێ هەرچی بڕوای کرد بە خەڵکی کاری نا هەموارە بێ. سنورەکەم کوردستان بە هەشت سەر ڕووی زەمینە بێشەی شێرانی خاوەن نگینە دارو بەردەکەی چەشنی گەوهەرە. ئاو و سەرچاوەی عەینی کەوسەرە. وەسفی کوردستان قەت تەواو نابێ، توولی نادەمێ ئیتر کۆتا بێ. بەڵام سنووری بە بێ زیاد و کەم، بۆت بەیانەکەم بە بێ دەرد و خەم. بە پێی نووسینی جوگرافیاکان، تەرەفی غەربی بۆتە کەم بەیان. لە کێوی تورووس تا ئەسکەندەروون، هەتا بەحری ڕەش بەبێ چەند و چوون، تەرەفی شیمال هەر لە بەحری ڕەش، هەتا ئاردەهان بەبێ غەل و غەش، لە ئاردەهانۆ بۆ ئاوی ئاراس، ئەمە شیمالە بە عیلمی قیاس. تەرەفی شەرقی لە کێوی ئەڵوەند تا گۆلی ورمێ بە بێ چوون و چەند بچێتۆ ئاراس گشت ڕۆژهەڵاتە ئەمە مەشرقی کوردستاناتە لە کێوی ئەڵوەند تا جەبەل حەمرین لە کێوی ئەڵوەند تا جەبەل حەمرین، ئەهواز و شەنگار پارچەی نسیبین. ئەمە جنوبە چاکی بزانە، ناو ئەم سنورە خاکی کوردانە. ئاڵاکەم. ئەی ئاڵای بەرزی سێ ڕەنگی جوان هەر شەکاوە بی تا ئاخر زەمان تۆ یادگاری سەلاح الدینی خوا کۆمەکت بێ چەندە شیرینی کوردان بە بێ تۆ چەشنی ئەسیر بوون لە ناو زیندانا بەندی زنجیر بوون لاوی کوردستان هیمەتی نوان کە تۆی هەڵکرد و زنجیری شکان کەریم خانی زەند بابە ئەردەڵان فیداکاری تۆن بە دڵ و بە گیان سوریت نیشانەی شەهیدانمانە سەوزیت نیشانەی دەخڵ و دانمانە سپیت نیشانەی ئاشتی وڵاتە ڕۆژی ڕوناکی ڕێگەی نەجاتە خەونێک لە دەروونما دوێنێ لە سعات پێنج و شەشی شەو لەسەر جێنووسم چاوم چووە خەو و ڕێمکەوتە چۆڵێ دەشتێکی بێ ئاو و تیادانرا بوو قەنەفە شکا و هەنارە کۆڵە و دوو بن سێفەتاڵ وەک هەنارەکان دەربەن کە ڕەجاڵ شیرێکی ترشا و هەنگوینێ کۆنە هەر من نەزانم تامیان چلۆنە تێکەڵ و پێکەڵ لەویا ڕژابوو، زەردەواڵە و مێش تێی ورووژابوو. چەند پیرەژنێ چڵکن و پڵکن، کە پوولە نەما و بنا گوێ کوڵکن، لا مل چرچ و لۆچ هەموو کووڕە پشت. لا مل چرچ و لۆچ هەموو کووڕە پشت، خۆیان نەدۆزی و ئەسپێیان نەکوشت. ڕێزێ کۆڵێتی حەیوان گێچخواردوو دیوار داڕوخاو و بێدار و پەردوو پرسیم لە پیاوێ زادەی ئەو جێیە کاکە گیانم ئەمە خێڵە یان دێیە وتی قوڕ بەسەر ئەمە جینانە جێی مەلاو دەروێش سۆفی و شێخانە وتم خۆ بەهەشت خۆشی مەشهورە ئەمە بۆ وێران وەک شارەزوورە. وتی بۆیە کە وا داڕزاوین هەزاران ساڵە دروست کراوین کارەبا نەبوو گەر چەکمان سوتان سەیارە نەبوو بە کەر ئەگەڕان کاتێ کارەبا هاتە ڕووی دونیا ئێمەش بۆ تەعمیر عەرز و حاڵمان دا مودیری بەهەشت وەکیلی گشتە کە چارەنووسی ئێمەی لە مشتە ئەو ڕازی نەبوو بە عیلمی کافر عەرز و حاڵەکەی خستە ناو ئاگر. جارێ تر داوای تەعمیراتمان کرد بۆ باخ و حەمام کۆشک و سادە و پرد کەم و کورتیمان هەموو تیا نووسی بەڵام شێخ مودیر هیچ لێی نەپرسی ئەوەندە ئێش و ئازارمان نۆشی لە دەس هەژاری و پیسی و نەخۆشی نوێنەرمان چووە خزمەتی مودیر سکاڵایان کرد لە بارەی تەعمیر، مودیریش فەرمووی سەیرتان لایە، داخوازی ئێوە لام کاوبایە، خەستەخانەی چی چۆن دائەمەزرێ، موختەبەری خوێن کەڵکی کێ ئەگرێ؟ حەبی گەور کرد کەی بۆ ئیسلامە، ئەبوو دوجانە بۆ خاس و عامە، چیمەنتۆ و شیش و کارەبای بێ فەڕ، لەناو بەهەشتا قەت ناکەونە گەڕ. بۆ داوان ئەکەن بۆ زەرگ و شمشێر یەکتر سەر بڕن وەکوو بەرخی نێر ئێوە چیتانە ئێوە چیتانە لە پرد و جادە تەپڵ و بەیداختان بکەن ئامادە خانووی کۆنکرێت بە کارتان نایە هی کافرەکانی سەر ڕووی دنیایە ئیجازەی مار و دوو پشک داواکەن ڕادیۆ و تەلسز و خوێندن ڕسواکەن وەفد گەڕایەوە بە دڵیەشاوی بە سەرگەردانی و بەلێ قەوماوی ڕاچەنیم لە جێ کە ڕوانیم شەوە بۆم ئاشکرا بوو چیم دیوە خەوە. کارکەناری میکایل. ڕۆژێ میکائیل وتی بەخوا چاکی چلۆنی ئاغام مەرحەبا ئەمساڵ چەند هەزار مناڵی گەدا لە مڵکی عەدەم هێناوتە دونیا هەرچی ئەگەڕێم هەمار و قوژبن ڕزقیان ئەسڵەن نیە لەلای من بەخێویان نەکەی لە تۆ ناپرسن لە گۆڕەی شێخ و مەلات ناپرسن ئەوە کلیلی هەماری چۆڵت ئەوە حیسابی دەف و کەشکۆڵت پیاوەتیت ناکەم نەڵێی مەلەکە ئەبم بە بەردەست کەریم ئەلەکە پیاوەتیت ناکەم نەڵێی مەلەکە ئەبم بە بەردەست کەریم ئەلەکە. کوشت و بڕ سەر لە نوێ وا مەکینەی ئەفساد کەوتە ئیش یەعنی دەستی ئیستیبداد سەر لە نوێ نۆکەرانی ئیستیعمار قاپیەوانانی مەرکەزی دۆلار سەر لە نوێ چنگی ڕەجعیەی غەدار سوور کراوە بە خوێن کچانی هەژار سەر لە نوێ تەختی گەندەڵی تاران هاتەوە کایە بۆ ئەجل باران، چەندە زیندانی سەختی پڕەندێش بوونە مەڵبەندی چینی زەحمەتکێش. بیری ڕۆشن خەڵاتی لێدانە، نیشتەجێی کونجی تاری زیندانە. لاوی ئازادی لاوی ئازادیخوا ئەناڵێنێ لاوی ئازادیخوا ئەناڵێنێ کەی بێ تۆڵەی وڵاتی بستێنێ؟ موعتەقەل لیپ و بەندینخانە پڕە، پیاوی زانا تەوژمی فکری سڕە. سەر بەسەر ئەم وڵاتە خوێناوە، شەربەتی شادی مەرگ و زوخاوە. شەق وەشاندن شیعاری قانونە، فکری ملی زەبون و مەفتونە. جوان و پیر لە ژیان هەراسانە دەک بە لەحنت بێ حوکمی شاهانە هەر لە سەر ئەمری حەزرەتی دۆلار لاوەکانمان کران بە عیبرەتی شار چیت نەکرد ئەی دۆلار و ئیستەرلین خوێن ڕژانن کرا بە پێی ڕەوی ژین چیت نەکرد ئەی گرۆی خیانەت کار بە سەراسەر وڵات و خەڵکی هەژار. گوێگرە پێت ئەڵێم کام خاکە گۆڕی تەیمور و قەبری زوحاکە کۆمەڵان هێزی تۆڵە پێک دێنن حوکمی دۆلار و شا ئەڕوخێنن. شۆرێ کەوتە ناو کۆمەڵی سەگان یەکێ ڕایەکرد یەکێ ئیقۆڕان بوو بە زایەڵە و بە چەمەر چۆپی بوو بە ئەو ڕۆژە قەرەی تیا تۆپی کێشەکە زەکات کۆ بکاتەوە سەرفی ترەی مەلا گل بداتەوە بۆ ساڵی فەوتی هاتە گفتوگۆ بڵێ ئەی بابە ئاغای دخۆن ڕۆ. لادێیی و بزن فرۆشتن و هەڵبژاردن. ڕۆژێک کابرایەک دانیشتووی دێهات دوو بزنی هێنا و بۆ ناو شارە هات کە بیان فرۆشێ بۆ پێویستی ماڵ گەیشتە ناو شار سا بە هەر ئەحواڵ ئەو ڕۆژە ڕۆژی هەڵبژاردن بوو لە هەموو شارێک نائیب ناردن بوو کوڕێکی شاری گەیشت بە کابرا وتی ها چۆنی ئەی دەستە برا خەریکن ڕەئی ئەدەن بۆ نوێنەر تۆیش بڕۆ ڕەئیت بخەرە دەفتەر لادێیی وتی ڕەئی چلۆنە ئاخۆ تازەیە یا وەکو کۆنە من بە تەمەن خۆم ڕەئیم نەدیوە لە هیچ کەسیشم هیچ نەپرسیوە نازانم ڕەئی خواردنە یا پۆشاک نازانم ئایە بێفەڕە یا چاک. من هەموو ڕۆژێ من هەموو ڕۆژێ دێم بۆ ناو بازاڕ بۆ ڕەئیم نەدی لای حاجی و توجار ئاخۆ بە مەترە یا بە کێشانە ئاخۆ بەرتەسکە یا بەری پانە بە دەستە ئەیدەن یاخو بە دانە نرخی گرانە یاخۆ هەرزانە ئەرشتی چاکە هەردوو بزنەکەم ئەیدەم بە ڕەئی بێ زیاد و بێ کەم ئەرخ ئەگەر خراپە بۆچی بیکڕم نانی خێزانی برسی ببڕم ئەو بزنە ئەیدەم بە ڕەئی بێ فەڕ ئەیدەم بە کڵاش بۆ پێی ئەحەکەڕ کابرای شارسانی لێی هاتە زمان وتی لا دێیی هەژاری نەزان ڕەئی بۆ پیاوی مەندوب دانراوە لە وڵاتێ یەکێ دیاری کراوە مەندوب یەکێکە ئەچێتە بەغدا بۆ ناتەواوی هەوڵمان بۆ ئەدا نایەڵێ هەرگیز زۆرمان لێ بکەن دەسڕەنجی ئێمە بە بایی ببەن قەمچی بپێچن لە سەر و گوێمان بە خوت و خۆڕایی جوێن دەن پێمان ئەمان پارێزێ چون حەقدارمانە لە خۆمان چاتر ئەو خەمخوارمانە. لادێیی بۆچی کاکە گیان ئەوە هەر بووە ئێستە داهاتووە یا پیشەی زووە شارستانی؟ نانا براکەم بووە تا بووە مەجلسی نەواب هەر پیشەی زووە لادێی ئەرمەندوب هەیە بۆ دەسەی زۆردار هەر ڕۆژنە ڕۆژێ ئەمبەن بۆ بێگار ئەرمەندوب هەیە بۆچی مام کوێخا لەسەر خۆڕایی ئابڕوو مەبە ئەرمەندوب هەیە و ئەرمەندوب هەیە و غیرەت ئەنوێنێ ئاغا جەریمەم بۆ لێ ئەسێنێ ئەرمەندوب هەیە توتنەکەم کوانێ ئەرمەندووبهەیە دۆن مەکەم کوانێ؟ ئەرمەندووبهەیە بۆچی هەژاران بە برسی ئەگرین شەو سوو ئێواران؟ نە ڕاییم هەیە و مەندووبم ئەوێ بزنم لە مەندووب زۆر خۆشتر ئەوێ تا ئێستە مەندووب هیچی نەکردووە ئیتر من چیمە لەم هاتووچووە؟ هاوڕێی خراپ قەلەباچکەیەک لەگەڵ بولبولێ بوون بە دراوسێ لە باخچەی گوڵێ کە وەختێ بەیان تلوعی دەرکەوت بولبولی هەژار ئیتر نەئەسرەوت بە ئاوازی خۆش بە نەغمەی حەزین دار و دیواری ئەهێنا گرین وەک ئازیز مردوو لەسەر پەڕەی گوڵ سەدای چەهچەهەی ئەیدا لە ناو دڵ. هەر تاوێ دەنگێ، هەر سات مەقامێ. هەر کاتێ شێعرێ، هەر دەم کەلامێ. موختەسەر بولبول بە گریە و زاری. پیاوی سەوقە کرد بۆ بێ قەراری. قەلەباچکە زۆر پێی ناخۆش بوو. لە داخی بولبول دایم بێ هۆش بوو. ئەیوت ئەی خوا بەختم بۆ وایە. بۆ بووم بە هاوڕێی ئەم بێ حەیایە. لە بەین سەگەلدا کوتێ بفڕێنم تا دەمم ئەگرێ بۆ خۆم بقڕێنم بولبولیش ئەیوت خوای بانی سەر مردن خۆشترە لە ڕەفیقی کەر خۆزگەم بەو کەسەی بۆ خۆی مردووە لە هاوڕێتی کەر نەجاتی بووە چەند خۆشە کە من نەغمە بخوێنم دەماری خەفەت لە دڵ دەربێنم ڕەفیقەکەیشم یا خوێندەوار بێ شێخە نوشتانێ لەل مەلەوانێ بووبوون بە هاوڕێ لە بیابانێ یا شێخ ڕووی تێکرد وتی بە کابرا هیچت خوێندووە ئەی دەستە برا کابرا ڕووی تێکرد وتی یا شێخ گیان هیچ خوێندەوار نیم ماڵم بێ وێران یا شێخ خۆی گیڤ کرد بۆی هاتە وەڵام وتی بە کابرا هەی بێ عەقڵی نەفام قابلت چییە بێیتە نزیکم لە گفتوگۆدا بیبە شەریکم من زگی ژنی نەزۆک پڕ ئەکەم بە دوعا مار و دوو پشک قڕ ئەکەم خێوی سەرکانی و جنۆکەی هەردان هاڵی ناو زگ ژن شەوەی مناڵان ژن لە لای مێردی خۆشەویست ئەکەم یا بە نوشتەی ڕەش نەگریسی ئەکەم بە کورتی یا شێخ لەگەڵ مەلەوان ڕۆیین گەیشتنە ئاوی فراوان یا شێخ ڕووی کردە کابرای مەلەوان وتی چلۆنی کاکی پاڵەوان کوێراییم دایە مەلە نازانم هیوام هەر تۆیە دەردت لە گیانم خۆزگە لە باتی نوشتە نووسینم مەلەم مەزانی گیانی شیرینم کابرا کە زانی یاشێخ ترساوە لە ترس ئاوەکە هۆشی نەماوە وتی، یاشێخ گیان کوا نێنوشتەکەت؟ کوا جنۆکە کوژ تووشووی پشتەکەت؟ بە دوعا و نوشتە و حیلەی ناو دەفتەر دەی خۆت نەجات دە لە گێژی خەتەر. قانع، پێویستە گشت کەس هەر وا سەهل و سووک، خۆی بە زل نەگرێ و خەڵکی بە بچووک. هەر شتێک ڕۆژێ بە کاری تۆ دێ، هەر شت ئیشی خۆی ئەکا جێبەجێ. تاوس و تانجی. تاوس من و تۆ هەردووکمان پیرین یەک لە یەک بەدتر مات و زویرین من دوعا بۆ نان تۆ دوعا بۆ من دۆست دێتە سەیرمان چ جیایی دوژمن تاوس ئەزانم حاڵت بێ حاڵە هیچ خەفەت مەخۆ وا نیوەی ساڵە پێنج شەش مانگی تر بە ئیزنی خوا با جووتێ هێسر یا خۆ جووتی گا. با جووتێ هێسر یاخۆ جووتێ گا ئەخەمە زەوی جووتی پێ ئەکەم بە تێر و تەسەل نانی تۆیش ئەدەم کەواکەی بەرم حەو ساڵ تەواوە هیچ کەس نازانێ لە چی دوور واوە کەواکەی بەرم حەو ساڵ تەواوە هیچ کەس نازانێ لە چی دووراوە ساڵێ تر ئەیکەم بە جلی بەرت با کۆڵنج نەکەی نەداتە سەرت. بەڵام وا ئێستە فەسڵی زستانە وادەی کلیلەی بەفری کوێستانە بەڵام وا ئێستە فەسڵی زستانە وادەی کلیڵەی بەفری کوێستانە دەسا بتبینم ئەی شێرەکەی خۆم کەروێشک و ڕێوی چلۆن نەگری بۆم من وا ڕەبەوە کز و داماوم هەتا بمێنم عاشق بەڕاو. وەڵامی تاوس. قانە هیچ کەسێ نازانێت تۆ چیت لە من خراپتر دائیمە برسیت نە شێخ نەمەلا نە ئۆمی نەبەگ تۆ خۆت نان بخۆ چیت داوە لە سەگ. تۆ کۆنە فەقێی پەروەردەی مزگەوت ئەوەندەت دیوە لە لار و لە چەوت سەد هەزار شڕم بە نیوە شڕت دەسم بە گونی کوتەکی کوڕت ئەو وەختە زانیم کە تۆ بێ نانی لە من خراپتر دڵ پەرێشانی کە خەریک شێعری شێعریش نەگبەتە ژینی شاعیران خەیلێ زەحمەتە تا تۆ شاعیر بی و من تانجی تۆ بم لەمە خراپتر هەر ڕەنجەڕۆ بم وا من خەریکم لە برسا ئەمرم لە باتی کەروێشک مەر گونت بگرم.